تاکی هەشتم سیسیلیاوتی بیرکردنەوە لەوە شێتیە هەتا زیاتریش بیری لێ دەکەمەوە شێتانەتر دێتە بەرچاو چی شێتانەیە کە دوو جۆر ڕەگەزی مرۆڤ لەسەر ئەم زەویە بوونی هەیە هەروا دانیشتبوو خەندەیەکی مەکراوی بە دەموچاویەوە دیار بوو ئەوەش یەکێکە لەو شتانەی تا ئێستاش ئێمە لە ئاسماندا گفتوگۆی لەسەرەکەین بەڵام بە هەمان شێوە نا بۆ نا چونکە ئێمە باسی خۆمان ناکەین و باسی شتێکی جیاوازتر دەکەین من وای بۆ دەچم شتێکی زۆر نەهێنی ئامێزتر بێ ئەگەر شێوەی بوونی خۆتت بەلاوە سیر بێ من پێم وانە بەردێک هەبێت و بەلایەوە سیر بێ کە وەک بەرد بوونی هەیە گومانیشم لەوە نییە کە پیکسەڵێک بە هیچ جۆرێک بوونی خۆی بەلاوە سیر بێ بەڵام هەندێک کەس بەلایەنەوە سیرن کە مرۆڤن من بە تەواوەتی تەبام لە کڵیانە من هەرگیز لە هەستی بەردێک یانکی ساڵێک تێنەگەشتوم ئەی پێدوانیە بوونت وەک فریشتەیەک سیر بێت ساتێکی پێچوو ئەو جاوەڵامی دایەوە ئەوەیان شتێکی تەواو جیاوازە چونکە من لەوەتی هەیە هەر فریشتە بووم بەڵام تۆ ماوەیەکی کەمە کە سیسیلیا سکۆت بووی ڕاستە بەڵام هێشتا پێم وایە بوونی خۆم هەر زۆر پڕنەهێنی بێ ئارێل وتی بێگومان سەرتاپای هەبوون خۆی لە خۆیدا مەتەڵێکی مەزنە بەڵام لەگەڵ ئەوەشدا لە هەموو شتێ سیر و سەمەرەتر ئەوەیە کە لە قەراغ و چواردەوری ئەم مەتەڵەدا چەند مەخلوقێک هەن کە خۆیان وەک مەتەڵێک دەبینن بۆچی ئەوە شتێکی هێندە سەیرە ڕێک وەک ئەوە وایە کە بیری ئاوێک بتوانێ بچێتە ناو قوڵایی سیر و سەمەرەی خۆیەوە سیسیلا بە دڵنیاییەوە وتی من خۆم چەندەها جار ئەوم کردووە چۆن چۆنی لە بەردەمی ئاوێنەیەکدا دادەنیشتم و تەماشای ناوچوی خۆمم دەکرد لەو کاتە تا خۆمم وەک بیرێکی ئاو دەهێنایە بەرچاوی خۆم بۆیە خۆم بە خۆمم دەگوت ئەو بیرە هێندە قوڵە کە ناتوانێت خۆی سەیری قوڵایی بنی بنەوەی خۆی بکات بێگومان بەهۆی ئەوەوەیە کە تۆ بەردەوام گۆڕانکاریت بەسەردا دێ لە کاتێکدا کە بەردەوام کەمێک گۆڕانکاری بەسەردا بێ ئەو کاتە شتێکی هێندە سیر نییە کە کەمێک سرت بسوڕمێ ئەگەر کرمۆڵکەیەک بیتوانی بای بیر بکاتەوە ئەوە بێگومان ئەو ڕۆژی کە لە ناکاودا دەبووە پەپولەیەک کەمێک سەری نەدەسوڕما بەڵکو هەر زۆر زۆر سەرسام دەبوو وەک دەزانی گۆڕانکاریەکی ئەوها لە ڕۆژێکەوە بۆ ڕۆژێکی تر ڕوودەدا بەڵام فریشتەکانی ئاسمان بە هەمان شێوە سەریان لەوە دەسوڕمێ کە لە پڕێک داکچێکی بچکۆلە دەبێتە ژنێکی گەورە ئەو جیاوازیە بچکۆلەی کات بەلای ئێمە و هێندە زۆر نییە بۆ نا چونکە فریشتەکان لە ڕادە بە دەرکاتیان هەیە سیسیلیا هەروەها جیاوازیەکی یەکجار گەورە لە نێوان کچێکی پچکۆلە و ژنێکی گەورەدا هەیە ئێوە بەڕاستی لە ئاسماندا باسی ئەو جۆرە شتانە دەکەن ئارێڵ بە شەرمەوە سەرێکی بۆ لەقان سیرێکی ژوورەکەی کرد و پاشان وتی بەڵام هەوڵ دەدەین ئەو باسانە لەو کاتانەدا نەکەین کە خوددا لە چواردەورماندە ئەو بەرامبەر بە ڕەخنە هەر زۆر هەستیارە قەت لەو بڕوایەدا نەبووم ئێوە باوەڕ بە زۆر شت دەکەن بەڵام چاوەڕوانی ئەوە مەبن کە هێندەی فریشتەکانی ئاسمان تێگەیشتنتان هەبێ مەبەستم لەوەیە کە من پێم وابوو خوددا لە سەر و هەموو ڕەخنەیەکەوە بێ ئێخۆ تۆ قەت ڕوبەڕوو خوات نەبینیوە بەڵام ئەگەر تۆ سەرتاپای جیهانێکت بخڵقاندایە ئەو کاتە بێگومان کەمێک هەستیار دەبووی بەرامبەر بەڕەخنا لێرەدا مەبەستمان لە بابەتی سەخت و دژوارە و شتێکی ئاسایی باز ناکەین ڕاستە خوددا دوای ئەوەی کە هەموو شتێکی خوڵقان تەماشایەکی کارەکانی کرد و لە ڕادە بەدەر پێی باش بوو بەڵام ئەمە مانای ئەوە نابەخشێ کە نەدەکرا هیچ شتێ لە شتەکان بە شێوەیەکی جیاوازتر بووە پاش ئەوەی هەموو شتێکی خوڵقاند هێندە ماندوو بوو کە ناچار بوو لە ڕۆژی حەودەمدا پشوو بدا لە ڕادە بە دەرهیلاق و شەکەت و ماندوو بوو پێم وان بێ بەر لەوەی کە ڕەتێکی تر هەوڵ بداتەوە ماوەیەکی یەکجار زۆر تێدەپەڕێ سیسیلیا لە ناو بیرکردنەوەکانی خۆیدا بووتی بیر لەوە بکەرەوە ئەگەر تەنها یەک ڕەگەز هەبواە یا سێ ڕەگەز هەبواە وابزانم بەو شێوەیە باشترین حاڵەت دەبوو تۆ خۆت پێت وانە بەم شێوی ئێستا پیا و ژن دەتوانن لە ڕادە بەدەر هەراهوریا بنێنەوە ڕەنگە بەهۆی ئەوەوە ئەو هەموو هەراهوریایانیان بێت چونکە تەنها دوو ڕەگەز بوونیان هەیە بە تایبەتیش لەو حاڵەتانەدا دانگەدانگ زۆرە کە منداڵی زۆر لە خێزانەکاندا هەن لەوە ناچێت تۆ هێندە زۆر شارەزای ژیانی ئەم سەرزەویە بی ئارێڵ شانێکی بۆ هەڵتەکان دووتی ئێمنیش دەمەوێت زیاترێک لەو بارەیەوە فێر ببم سیسیلیا لەسەر قسەکەی سوور بوو وتی ئەگەر لە دایکبوونی منداڵ بەهۆی بوونی سێ ڕەگەزەوە بواە ئەو کاتە دڵنیام وەک ئێستاکە هێندە زۆر منداڵ لە دایک نەدەبوون ئەوەش بەر لە هەموو شتێکی تر دەبووە یاریدەدەرێکی گەورە بۆ ئەوەی هێندە ژماری دانیشتوان زیادی نەکردبایە لەوێدا ئارێڵ وەڵامی دایەوە وتی بە یارمەتی کەمێک بۆستە بۆ هەر زۆر خێرا دەڕۆیتە پێشەوە سیسیلیا لە بێزاریدا هەناسەی هەڵکێشا. وام دەزانی فریشتەکان دەتوانن لەگەڵ باسەکاندا بڕۆن. لەو کاتانە دانا کە ئێوە باسی لە دایکبوونی منداڵ و ئەو شتانە دەکەن. لەو کاتانەدا ئێمەی فریشتە هێندەی بکرێ لە ئاسمانەوە دوورین. مەبەستم لەوەیە پێویستمان بە شتێکی زیاتر دەبوو بۆ ئەوەی سێ کەس هێندە حەز لە یەکتری بکەن کە منداڵ دروست بکەن واتا وەک ئەوە نەدەبوو کە تەنها دوو کەس حەز لە یەکتری بکەن و تەنانەت بەر لە کامڵ بوونیشیان منداڵ بخەنەوە کەواتە باز لە شتێکی ماتماتیکی پەتی دەکەین مەبەستت لەوەیە دوو ڕەگەز کە حەز دەکەن منداڵیان ببێ نەیان توانی وایە بە بێهاریکاری ڕەگەزی تر منداڵ دروست بکەن تۆ مەبەستت لەوەیە سیسیلیا سەرێکی بۆ لەقانی بۆ نمونە ئەگەر دوو لەو ڕەگەزانە پێیان خۆش بۆە منداڵ دروست بکەن ئەو کاتە پێدەچوو ڕەگەسی سێهەم بڵێ نەخێر ئازیزانم با بەلایەنی کەمەوە یەکێکمان بە شێوەیەکی ئەقلانی بیر بکاتەوە دەبێت یەک دوو ساڵی تر چاوەڕوان بین من ڕازی نیم لە ئێستادا منداڵی ترمان ببێ چونکە هەر زۆر زۆر سەرقاڵمان دەکە سیسیلیا خۆی پێنەگیرا و خۆی بە قسەکانی خۆی کەوتە پێکەنین پاش کەمێک پێکەنینەکەی ئارێڵیشی گرتەوە ئێمەش جارجارێک لە ئاسماندا کتومت بیر لەو شتە هەزەلیانە دەکەینەوە بەڵام سیسیلیا درێژەی بە قسەکانیدا و زیاترێکی لەو بارەوێ و پێ بوو تا لێیانەوە بدوێ